گوێگرانی ئازیز و خۆشەویست جوانترین سلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی چلوحوتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە خزمەتی ئێوەی بەڕێز فەرمونون هەژاری موکریانی لە گێڕانەوەی ژیانی خۆیدا و لەو کاتەداکە عبدولکەریم قاسم هاتبووە سەر حکم دەنووسێ قاسم بەرگری لە کورد نایە کرد کە بیری خۆیان دەربڕن و تەنانەت مەلا مستەفا توانی حیزب بکاتە ڕەسمی و ڕۆژنامە و نەشراتی پارتی ئازاد بێ مەلا مستەفا لە قەسری نوری سەعید جێگیر بووبوو، بووبووە قیبلەی کورد و عەرەب. لای قاسمیش زۆر بە قەدر بوو، کۆمۆنیستی ڕاستەقینە دژی میللیەتە، بەڵام کە لە ڕووسیا زمان و عاداتی گەلانی جۆر بە جۆر پارێزراوە و زۆریان بە ڕواڵەت جمهوری و خودموختاری تایبەتی خۆیان هەیە، کۆمۆنیستی عێراق بڕوای بەوە نەبوو، نابێ ئەوەشمان لە بیر بچێ کە لەوەتا حیزبی کۆمۆنیست لە عێراق دامەزراوە، جگە لە فەهد ناوێک کە لە مەسیحیەکانی تەلکێف بوو، کورد لە سولەیمانی لە خۆپیشاندانێکدا داوای خوێندنی زمانی خۆیان و پەرەپێدانی فەرهەنگ و ئەدەبیاتی کوردی کردبوو، حیزبی شیوعی لە سولەیمانی شیعاریان دەدا، مەعارفی قلیاسانمان ناوێ، بە سووکایەتی کوردستانیان کردبووە قلیاسان، کە پرد و ئاوێکە لە خوارووی شاری سولەیمانی، دەیانگوت پتر لە سەد هەزار ئیمزا، کە هەژدە هەزاری ئیمزای کوردی کۆمۆنیست بووە بۆ قاسم هاتووە کە، نەکەی ئیدارەی فەرهەنگی سولەیمانی بدەی بە کوردەکان، چونکە ئەمە جیاوازخوازیە، بەراستی شیوعی حیزبی پارتیان خستبوە ماڵی کوولەوە و هێشتا هەر مامۆستا و برای گەورەمان بوو، من تاریخی ئەو دەمانە نانوسم و ناشزانم بینوسم، بەڵام هێندێک بیرەوەری خۆم وەبیر دێنمەوە ئەویش زۆر کەم کە بە پێویستی دەزانم باسیان بکەم. حیزبی شیوعی لە شار و دیهاتی کوردستان زۆری پەرەسەند، دەستە دەستە بە وەرزێرانەوە دەگەڕان، لە هیچ درۆیەک بۆ دڵخۆشکردنی حەشامات نەدەپرینگانەوە، شەرمکردن و درۆنەکردن ئاسەواری بۆرجوازی بوو، دەبوو نەمێنێ، هەر کەس ناوی ئاغای پێوەبا، هەر دەرەقەتی هاتبان، گوریس لە مل ڕادەکێشرا تا مردن. وتیان یەکیان لە دەشتی هەولێر کوشت، مجێوری مزگەوت بوو، هەر چونکە ناوی عوسمان ئاغایە. لە قەبرستانی کۆیە، کێلی مەڕمەڕی قەدیمیانیان وردوخاش کردبوو، تەنانەت کێلی قەبری جەمیلاغا کە حاجی قادر ئەو هەموو تاریفەی لێ کردووە، هەرچی لە هەزاران ساڵەوە ناوی ئاینی و ئەخلاقی باش و پیاوەتی و ڕوحم بە کەس و کار و بەهرە وەرگرتن لە کتێبانی جگە لە کۆمۆنیستی نیشانەی ئیرتیجاع و کۆنەپەرستی بوو لە دێهات لەسەر ماشێن بە میکرۆفۆن بۆ گوند نشینانیان بڵاو دەکردەوە ئەی بەدبەختی کڵۆڵ ساڵی نۆ مانگ بە چاندن و دروێنەی گەنمەوە ماندوون لە ڕووسیا گەنم بەری دارە وەک دار گوێز و دار توو. وەرزێرێک هەر چوار داری هەبێ کە پتریشی هەیە هیچ خۆی ماندوو ناکا ساڵێ جارێک دەیان تەکێنێ و شوێنی نامێنێ گەنمی تێکا لە شەردا پتر لە حەڤدە ملوێن پیاو لە ڕووسیا شەهید بوون بە ملوێنەها ژنی بێ مێرد هەیە هەموویان دکتۆر و موهەندیسن سەر و ژنتان دەدەینێ وەرن ناوتان بنووسین ئێوەش لەو گەنمە بێ نرخەی کە لەم دەورانە ڕەشەدا بەرهەمتان هێناوە یارمەتی حیزب بکەن پووڵیش بێنن لێتان وەردەگرین زوو بن نابیغەی ئەوحەد، ئەوحەد و ئەوحەد، قاسم سەر لە هەوەڵەوە زۆر نەرم و نیان و خۆی بێ داعیە دەنواند، بەڵام شیوعی هێندیان ئەوحەد پێ گوت و چەپڵەیان لێ دا، خۆی لە خۆی گۆڕا. تۆ بڵێی ئەو هەزارە زیلە بە خۆڕایی بە نابیغە و یەکەمین پیاوی سەر زەمینم بزانن؟ نەخێر، ڕاست دەکەن. یەکێک پێی وتبوو. گەورەم، زەعیم، شکڵی تۆم لە مانگدا دیوە! هەموو شەوێک مانگ دیار بە وەزیرەکانی هەڵدەپێچا بە دووربین تەماشای مانگ بکەن بۆ شکڵی ئەو بڕوانن، فێڵبازێک عەکسی قاسمی بە میدادێکی کەم ڕەنگ لەسەر هێلکە کردبوو، وتبووی مریشکەکەمان ئەو هێلکەی بە شکڵەوە کردووە، جایزەی وەرگرت و قاو داخرا کە موجیزات ڕووی داوە. لە بیرم نەماوە کەی بوو، مەلا مستەفا فەرمووی، زەعیم نامەیەکی داومێ کە بۆی بکەین بە عەرەبی و کەسیش نەزانێ، تۆ تەرجەمەی کە و بیدەوە بە خۆم بۆی دەبەمەوە بەڵام نوسخەی لێ هەڵمەگرە بۆ خۆت نامەی دکتۆر مسەدیق بوو نووسیبووی نوری چاوی بەڕێزم عبدولکەریم قاسم لە پاش سڵاوی گەرم و دۆستانە خوا شکر تۆ سەرکەوتی و پایەی تەختی پادشایەتیت لە بەریەک برد بەهومێدم هەر سەرکەوت و بی دەمەوێ ئامۆژگاریەکی باوکانەت بکەم نەکەی بە زمان لوسی و تاریف و هۆڕڕا و چەپڵە ڕێزانی کۆمۆنیستان فریو بخۆی ئەوانە ماری خاڵدارن و لەپڕ پێوادەن من دەمویست خزمەتی زۆر گەورە بە خەڵکی ئێران بکەم و کارێک بکەم تامی ئازادی بچێژن تێر و تەسەل و بێترس و سەربڵند بژین بەڵام تودا ئەو بەڵایەیان بەسەر هێنام ئەوان وایان کرد کە ئەمریکا شا بگەڕێنێتەوە و حکومی من بکەوێ تکایە زۆرت ئاگات لە خۆت بێ چەند هاوەڵێکی من هاتوونە بەغدا لێم ڕوونە بەخێریان دێنی و لە یاریدەیان درێغی ناکەی دۆستی دڵسۆزت محەمەد موسەدیق. ڕەنگە ئەمە تەرجەمەی وشە بە وشەی نامەکە نەبێ، بەڵام ئەم ناوەڕۆکەی دەگەیان، نافەرمانیم نەکرد و نوسخەم لێ نەگرتەوە. لە ڕووسیە چییان بۆ ستالین دەکرد، ئەوەش و زیاتریش بۆ قاسم دەکرا، ئەویش کەیفی دەهات. قاسم بووبووە تەیرێکی سەیر، هەمیشە نوتقی دەکرد، سەلم و تووری لێک دەهاڵاند. لە پاش نوتق دەبوایە چەند جار لەسەر رادیۆ بڵاو بکرایەوە هیچ دوکاندارێک کە هەموو دوکانداریش رادیۆیان لە دوکان هەبوو دەبوایە رادیۆ لەسەر ئاخر دەرەجە بکەنەوە و نوتقی زەعیم ببیسترێ لەم سەر تا ئەوسری خەیابان و بازار هەموو کەس هەموو دەم گوێ لە فەرمایشاتی زەعیم کە ڕووسری گێژ دەبوو شەوانە هەموو وەزیرەکانی لە خۆی کۆدەکردەوە دەستەی زۆریان لە جەوانانی بە ناو مقاومەی شەعبی، پەدافەند، بۆ پارێزگاری لە ئینقیلاب پێکەوە نابوو، هەر کەس بۆنی دژایەتی کۆمۆنیستی لێ دەهات، لێدان و شەقی زۆری دەخوارد و زۆریشی بە بێ قانوون و بێ پرسی کاربەدەستانی دەوڵەت ئیعدامی ئینقیلابی دەکران. ئاشنایەکی زۆر وریالەم، بۆ مەسڵەحەت پارێزی خۆی بووبووە یەکێک لەو جەوانانە و ڕاستی زۆر شتی لە لا دەوتم، یاخودا درۆی کردبێ، دەیوت، دوکاندارێک لە کازمێن داوای قەرزی لە جەوانێکی پەدافەند کرد وتی نەمدەیە شکایەتت لێ دەکەم سبەی ئەو ڕۆژە بە تەزاهورات چوینە سەری وتیان تەوتی ئەچین دۆزراوەتەوە پەتیان خستە مل و لەسەر ئەو شتە کوشتیان وای بەسەر هات کە لە تەزاهوراتی چەند سەد هەزار نەفەریدا هەریەکەی پەتەگوریسێکی پێبوو تا دژی خۆیان بترسێنن ڕۆژێک دەوری تۆرۆمبیلی ئەحمەد ساڵح عەبدیان دابوو کە ڕەئیسی ستادی سوپا بوو پەتیان ڕاداشتبوویە، پەت هەبێ خیانەت سەر ناگرێ. بەریان لە ماڵان دەگرت، قەت ماڵێکیان نەدەبوارد، دەبوایە چەندی خۆیان بڵێن، خاوەن ماڵ بێ خۆگرتن بیانداتێ، نەکوو تووشی پەت پەتێن بێ. ڕۆژێک سەریان بە ماڵەکەماندا کردبوو. سەری هاوماڵەکەمیان چا کردبووەوە، سەریان بە ماڵی ئێمەدا کردبوو، عەکسی مەلا مستەفایان بە دیوارەوە دیبوو. جواب نەبوو چووە دەرهاتەوە وتی خزمەتکارەکان چوونە بەرتا و لینگیان درێژ کردووە دەڵێن ئێمە جوابی مرتەجع نادەینەوە دەبێ لە ڕوسیاش وابێ مەلا مستەفا ئەو کارانەی دەبیستەوە جارێک گوتی دوو کوردی لای هەڵەبجە هاتوونە لام یەکیان دەڵێ کابرایەک سەر بە شیوعەکان خەنجەری ڕووتی لەسەر ملم داناوە پێیوتبوو سەگ باب بڵێ کوردم تا بتکوژم ئەوی تر دەڵێ چەند کەسێک ڕاویان لێدا بەشیم برادەرێک ئەفسەرێکی پێناساندم کە ئەمە ڕەئیسی پەدافەندە و کوردی هەولێرە و ناوی مەهدی حەمیدە پێی خۆشە تۆ بناسێ پێم وت کاکە ڕۆژ باش تەماشا دەکەم بە عەرەبی جوابمە داتەوە وای خۆ نواند کە هەرگیز کوردی نەبیستووە وتم وتیان کوردی پەشیمانم کە دیتوومی گوتیان گۆران و چەند کەسێک چووبوونە مۆسکۆ چووبوونە ئەرمەنستانیش لای کوردەکان بەڵام بە قسەی ئەوانەی بۆیان گێڕابوومەوە نەیفەرمووبوو منیش کوردم چونکە ئەوە لە مەسلەحەتی حیزبدا نەبوو. جارێکی تر گۆرانم دیتەوە کە بەداخەوە نەخۆشی سەڕەتانی گرتبوو، دەبوو بیبەنە مۆسکۆ، حەمەی مەلا کەریمیشی لەلا بوو. لە گفتوگۆدا عەرزم کرد، ئێمە تا کورد بە گشتی وەقەدر نەکەوێ، ناتوانین گۆڵ بکەین. جولەکەم بە میسال هێناوە کە قەدری سەگیان نەبوو، بوونە دەوڵەت، پاپی کاتۆلیکیەکانیش، موخلیسیانە و لەعنەتنامەی نوێژیان بۆ دەرداوێژێ. دیار بوو ئەو قسانەی من قبووڵ نەدەکرا. هەر لەو مەجلیسەدا مامۆستا گۆران باسی مەهداوی حاکمی مەحکەمەی قاسمی کرد کە زۆر کەرێکی چەنە درێژە و نەنگە بۆ دەوڵەتی عێراق. لەپڕ مەهداوی دەگەڵ ساڵح بەحرولعلوومی شاعیر وەژوور کەوت. قوتوویەک پاقلاوە و دوو گڵۆس جغارەی کاتی هێنابوو. پاش تاوێک ڕۆیشت. گۆران فەرمووی، بەڕاستی مەهداوی پیاوێکی نەجیب و عاقڵ و زمانڕەوان و قانوونزانە. هەژار، وانییە؟ منیش وتم، مامۆستا، تا تۆزێک پاقلاوە پاکەتێک لەو جغارانەم نەدەیەی تەسدیقت ناکەم، ئیدی زۆر پێکەنی. کە لە ڕووسیاشەوە هاتەوە دیتم فەرمووی، بۆ مردن هاتوومەوە، تازە ئیمانم هێناوە کە قسەکانت بەجێ بوون، هەتا کورد خۆی بە گشتی وەقەدر نەکەوێ، نابێ ئێمە چاومان لە حورمەت گرتن بێ. بەڵام تازە هەرچی چوو، چوو. فەرمووی، کە ڕووس زانیبوویان قاسم لە حیزبی شیوعی ڕەنجاوە، هەژار چۆنی دەبینی؟ منیش وتم، ئەزبەنی حوکم هی خۆیانە و هەر بینا ئیعلانی دەوڵەتی کۆمۆنیستی کرا. فەرمووی، تۆ شێتی! ئەگەر ئەمریکا هەزار ملیار دۆلاری لە دژی شیوعی خەرج کردبا، هێشتا ئەوەی بۆ ساز نەدەبوو کە ئەمانەی عێراق بۆی دەکەن. ئابڕووی خۆیان و بگرە مۆسکۆشیان برد. لێرەدا دەمەوێ بەرەو پاش ئاوڕدەمەوە و باسی شیوعیەکانی زەمانی پادشایی بکەم. هەموو خەڵکی شارستانی عێراق بە تایبەتی ڕۆشنبیران زۆریان ڕق لە ئینگلیسی داگیرکەر بوو، ئەوانیش وەک ئێمە لە ئێران لە دژی ئینگلیز شەیتانیشیان پێ باش بوو. لە زەمانی هیتلەردا هەزاران لاوی عێراقی لە سەر نازییەتی گیران و خرانە بەندیخانەوە، تەنانەت مامۆستا مەلا جەمیل ڕۆژبەیانیش بە تۆمەتی نازییەتی ساڵێک پتر لە گرتووخانەی عەمارەدا مایەوە. لە سایەی ئەو گرتنەوە توانی شەڕەفنامەی بەدلیسی لە فارسییەوە بکاتە عەرەبی، سوپاس بۆ ئەو زیندانە. کە هیتلەر نەما ئیتر لافاوی دڵان ڕووی کردە مۆسکۆ حزبی شیوعی نهێنی بوو نەدەناسران لەبەر ئەو نەناسینە وەک ئەندامی ژێکاف خەڵک بە پیرۆز و پیاوچاکی ئەزانین نەکەر خەڵکی ڕەمەکی و بازاڕی تەنانەت دەوڵەمەندە هەرەزلەکانیش خۆشیان دەویستن ئەگەر شیوعەیەک لەدەست پۆلیسی نوری سعید هەڵاتبا خۆی بە هەر ماڵێکدا کردبا دەیان شاردەوە بەخێویان دەکرد کەس دڵی بڕوای نایەدا بیانداتە دەست دەوڵەت ئەندامیان لەو پەڕی فیداکاری و نەداری و بێنازیدا دەژیان، بە جلی شەڕ و نانی وشک قنیاتیان دەکرد و شوکری ستالینیان دەبژارد، بەڵام هەستم دەکرد کە لە ئاخر ئۆخریەکانی زەمانی نوری سەعیددا زۆر پیاوی دەوڵەتیان دە پاڵ هەڵکێشرابوو، جار جار ڕەفیق چالاکم لە دوکانی بەشیر موشیر دەدی و ترسم لێی بەسەر چووبوو، مەسەلەن دەیگوو، فڵان ڕۆژ سەعات ئەوەندە شیوعی لە فڵان و فڵان شوێنەوە تەزاهورات دەکەن، ڕاست دەرەچوو. بەڵام ئاخۆ مامۆستا پایە بەرزەکانیشان لە ژیاندا وەک بۆرە پیاوەکان بوون دەیانوت ئەوان زۆر خۆش دەژین چەند کەسێک یان کەسێکیان کە دەبواە خۆوە شێرن ماڵێکیان بۆ دەگیرا هەرچی پێداویستی ژیانە دەهاتە بەردەستیان چەند کچ و ژنێکی شێویش خزمەتیان دەکردن و دەگەڵیان دەژیان کە ناویان لێ نابوون مایەی خۆشی مامۆستایان ئەو خوشکە شێویانە مڵکی حیزب بوون دەیانتوانی بیان بەخشن براکان ئەو ژنەم بە تەنیا لە بەغدا چۆن بژی ئەوانیش وتبوویان خەمت نەبێ برایەکی حیزبی دەنێرین ئاگای لێ بێ و ژیانیشی دابینە وەردی پاش دوو مانگ دەگەڕێتەوە لە دەرگادا ژن سەر دەردێنێ پێی دەڵێ غەریبە تۆ کێیت ئەویش دەڵێ چۆن کێی؟ هاتوومەوە ماڵە خۆم. ژنەکە پێی دەڵێ، پیاوەکە، وەرە دوو شەق دەو ڕووتە پووتە هەڵدە. برای حیزبی بە دەرەوە بۆی دێ، ژن نەما. وەردی وەخت بوو شێت و هار بێ. ملی لە قەسیدە هۆننەوە نا. باسی هیجران و فیراق و ئەم قسە قۆڕانە. زوڵمی چی و حەق و حیسابی چی؟ من لام وابوو زۆر لەو قسانە کە بە شیوعیانی عێراقی دەڵێن لە ڕووی غەرەزێکەوەیە، زیادیان بۆ وەسەر دەخەن، پاش چەند ساڵێک لە شۆڕشی بارزانیدا کە لە گوندی لێوژە بووم، حەمید عوسمان کە ماوەیەکی زۆر ڕەئیسی حیزبی شیوعی بوو، لێکەوتبوو، دەگەڵم هاومەنزڵ بوو، شەوێک زۆری خواردەوە، تەواو سەرخۆش بۆ بوو، نهێنی و سیاسەتی لە بیر نەمابوو، گرێی زمانی کراو و باسی ڕۆژانی سەڵتەنەتی خۆی دەکرد کە ئەوسا لە سەرۆکیدا کە بە نهێنی لە خانوویەکی کەرکووک ژیاوە، دەگێڕایەوە و گوتی، هەر شەو ئاوەڵان کیژێکیان بۆ دێنام، جا کە دەڵێن قسەی ڕاست یان لە شێت بویستە یان لە مناڵ دەبوو بیان وتایە یان لەسەر خۆش لێم ڕوونە ئێستا ئەمە بە حەمید بڵێن ئەگەر مابێ هەزار تەلاق دەخوا کە نەم گوتووە گوێگرانی ئازیز و خۆشەویست و ئاشنایان و هۆگرانی دنیای کتێب لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی چل و حوتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی